بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەوانەی بێباوەڕ بوون لە خاوەنی کتێبەکان لەگەڵ مشریک و هاوەڵگەران وازیان لە بیروباوەڕی خۆیان نەهێنا هەتا بەڵگە و نیشانەی ڕون و ئاشکرایان بۆ نەهات دەربارەی دواهەمین پێغەمبەر ئەویش پێغەمبەرێکە لەلایەن خداوە کتێب و نامەی پاک و بێگەردیان بەسەردا دەخوێنێتەوە کە قورآانە چەندەها پەیامی پڕ لە ڕێنمویی بە نرخی لە توێدا هەیە جا خاوەن کتێبەکان دەستە دەستە و پارچە پارچە نەبوون دوای ئەوە نەبێت کە بەڵگە و نیشانەی ئاشکرایان بۆ هات دەربارەی پێغەمبەر و قورئان فەرمانیشان پێنەدرا بوو جگە بەوەی کە خواپەرستی بکەن و بەپاچی و دڵسۆزی و ملکەچی فەرمان بەرداری ئاین و بەرنمەکە بن و لابدەن لە هەموو ئاینێک و تەنها پابەندی ئاینی ئیسلام بن نوێژیش بە ڕێک و پێچی ئەنجام بدەن زەکاتیش لە ماڵ و سامانیان دەربکەن ئەوەیە ئاینی نامە ڕاست و بە نرخەکانی خوددا بەڕاستی ئەوانەی بێباوەڕبوون لە خاوەن کتێبەکان و مشریک و هاوڵگەران دەخرێنە ناو ئاگری دۆ زەخەوە و بە نەمری تایدا بۆ هەمیشە دەمێننەوە هەر ئەوانن تاوان بارترین و خراپترینی خەڵکانی سەرزەوی بێگومان ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە هەر ئەوانن چاکترین و پاکترینی خەڵکانی سەرزەوی بەداشتیان لای پەروەردگاریان بەهشتی پڕ لە باخی چڕە کە کۆشک و تەلارەکان تایدا ون بوون چەندەها ڕووباریش بە ژێر درەخت و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات و لەوێ ژیانی هەمیشەی و بەردەوام بۆ هەتا هەتایی دەبەرە سەر ئەوانە خودا ڕازیە لێیان ئەوانیش لەو ڕازین چۆن ڕازی نابن ئەی پەروەردگاری ئازیز بەڕاستی نازانین بە چ زمانێک سوپاس گوزارت بین بێگومان ئەو ڕێز و قەدرا بۆ ئەو کەس هەیە کە لە پەروەردگاری ترساوە و فەرمانەکانی بەجێ هێناوە